بوو، هەندێک پێیان خراپ بوو و جاری وا بوو پەڵەی هەور بە ئاسمانەوە بوو، هەندێک نوێژیان جەمع دەکرد. ئەمانە هەموو نیشانەی نائاگاییە، نیشانەی ئەوەیە کەوا فەهمی دینمان نەکردووە لە قورئان و لە سوننەت و لە فەهم و تێگەیشتنی زانا گەورەکانی ئیسلام، کە باش حاڵی بووبوون لە فەرموودەی پێغەمبەر و لە ئایەتەکانی قورئان. نوێژی قەسر و جەمع ئەسڵ وایە، جارێ ئەسڵ وایە ئینسان لە شەو و ڕۆژێکا پێنج نوێژ لە کاتی خۆیا بە عەدەدی ڕکاتی خۆی ئەنجام بدا. بەیانی، نیوەڕۆ، عەسر، مەغریب، عیشا، ئەم پێنج فەرزە لە ئاسمان فەرز کراون، خەڵاتی خوایە بۆ پێغەمبەر و بۆ ئوممەتەکەی لە شەوی میعراجا، پەنجا فەرزە، بەڵام خوای پەروەردگار ڕەحمی بە ئینسان و بە ئوممەت کردووە کردویەتی بە پێنج لە ئەرزا و بەڵام پەنجایە لە ئەجرا لای خوا ئەگەر بە باشی ئەنجامیان بدەین هەندێک حاڵەت هەیە خوای پەروەردگار ئاسانکاری دەکا بۆ مرۆڤ ئەگەر ئینسان لە ماڵا بێ لەشی ساغ بێ ترسی نەبێ ئەبێ ئەو نوێژانە لە شوێنی خۆیا بە جەماعەت بکا ئەبێ ڕۆژوی ڕەمەزان بگرێ مانگەکە بیست و نۆ یا سی ڕۆژە بەڵام ئەگەر هات و ئینسان چوو بۆ سەفەر یا نەخۆش بوو ئەو کاتە لە سەفەرا بۆی هەیە بە ڕۆژوو نەبێ تا یێتەوە و نیشتەجێ ئەبێ دوای ئەو ڕۆژانەی ڕۆشتوون بیگرێتەوە و نوێژەکانیشی ئەتوانێ کۆیان بکاتەوە و کورتیشیان بکاتەوە مادەم سەفەرەکە درێژ بێ. مادەم سەفەرەکە پێی بوترێ سەفەر بە یاسا و ترازوی شەرع جا بۆ کورتکردنەوە و کۆکردنەوەی نوێژی نیوەڕۆ و عەسر و هەروەها نوێژی مەغریب و عیشا زانایانی بەڕێز هەندێک ڕێنماییان بۆ ئێمە داناوە ئەگەر پابەند بین پێیانەوە نوێژەکانمان دروست دەبێ با کۆیشیان بکەینەوە با کورتیشیان بکەینەوە چونکە ئێمە بە پێی دین کردومانە بە پێی هەوا و ئارەزوو ئەو کاتە نەمان کردووە سەرەتا بەر لەوە ئەو ئەو وردەکاریەتان بۆ باسکەم چەند ڕێنماییەک ئەخەمە خزمەتان یەکەم نوێژی بەیانی لە کاتی خۆیایەتی ناچێ بۆ لای عیشا ناچێ بۆ لای نیوەڕۆ بەیانی لە شوێنی خۆیایەتی و دوو ڕکاتیشە نابێ بە یەک ڕکات ئەمە یەک نوێژی مەغریب کورد ناکرێتەوە سێ ڕکاتە ناکرێ بە دوو ڕکات هەرە بێ بە سێ ڕکاتی بکرێ بەڵام تەبیعەتێکی هەیە لەگەڵ عیشا کۆکرێتەوە یای بەی بۆ لای عیشا یا عیشایی هێنی بۆ لای ئەو کەواتە نوێژی مەغریب بە سێرکاتی وەکو خۆی ئەمێنێتەوە نوێژی بەیانی بە دوورکاتی وەکو خۆی ئەمێنێتەوە ئەی چی کورتە کرێتەوە نوێژی چوار کاتی چەند نوێژی چوار کاتیمانەیە سێ نیوەڕۆ عەسر عیشا ئەوە دوو تێبینی سێم نوێژی نیوەڕۆ و عەسر نوێژی ڕۆژن ڕۆژ، شەو، لە ڕۆژا سێ نوێژمان هەیە، نوێژی بەیانیش عایدی ڕۆژە، چونکە کە بانگی بەیانی ئەیتر ڕۆژ بووەتەوە، ئەوە وتمان نوێژی بەیانی ناگوازرێتەوە، بەس نوێژی نیوەڕۆ و عەسر ئەچن بۆ لای یەکتری، یعنی ئەگەر عەسر بێنی بۆ لای نیوەڕۆ پێڵێن پێشخستن، تەقدیم، ئەگەر نیوەڕۆ بەری بۆ لای عەسر پێڵێن تاخیر. دواخستن و ئەیشتوانی کورتیان کەیتەوە بیان کەی بە دوو دوو نوێژی مەغریب و عیشا ئەوە وەکو عەرزم کردن ئەتوانی مەغریب بەری بۆ لای عیشا ئەتوانی عیشا بێنی بۆ لای مەغریب تەناوە نەیە مەغریبەکە بە سێرکاتی ئەکرێ عیشاکە ئەتوانی کورتی کەیتەوە و ئەتوانی کۆیشی کەیتەوە لەگەڵ یەکتریا نوێژی عەسر نابرێ بۆ لای مەغریب نوێژی عەسر نابرێ بۆ لای مەغریب چونکە نوێژی ڕۆژە لەگەڵ شەوها یەک ناخرێن سەفەرێک نوێژی تیا کوردەکرێتەوە بە ئیتیفاقی زانایان یعنی ڕەئی زۆربەی زانایانی ئیسلام کەوا هەشتا کیلۆمەتر ئەو ڕێگایە درێژ بێ سەفەرێک نوێژی تیا کوردەکرێتەوە حەڵاڵ بێ لە سەفەری حەرامە نوێژ کورد ناکرێتەوە کابرا بڕا بۆ چەتەیی لەوێ دەست نوێژ بگرێ بەڵێ با نوێژەکان و قەسور جەمع بکەین ناکرێ بڕا بۆ قومارکردن بۆ شارێک ناکرێ بڕا بۆ دزیکردن ناکرێ بڕا بۆ تێکدان ناکرێ ئەبێ لە سەفەری حەڵاوە نوێژ قەسر و جەمعی دروستە سەفەری حەڵاڵ یا ئەوەی ئەچی بۆ حەج یاچی بۆ غەزا یاچی بۆ بازرگانی یاچی بۆ گەشت و سەیران و سیاحەت یاچی بۆ خوێندن ئەمانە یاچی بۆ سیلەی ڕەحم کابرا لێرەوە ڕا بۆ دهۆک خزمی هەیە ئەچێ بۆ تاران خزمی هەیە سیلەی ڕەحم ئەوە سەفەری حەڵاڵن ئەوە نوێژیان تیا قەسر و جەمع دەکرێ هەر کەسێ سەری خۆی هەڵبگرێ دروست نییە قەسر و جەمع بکە سەریقۆڵگردن ئەزانن کەسێک وێڵە بێ و ئەڕوا نازانێ بۆ کوێ ئەڕوا سەری خۆی هەڵگرتووە و تۆراوە لە ماڵ عاجز بۆ و ڕۆشتووە بە بێ ئیزن بە بێ پرس نایزانێ بەرە و کوێ ئەڕوا ئەمە پێڵێن تائه یعنی وێڵ ئەمە دروست نییە نوێش قەسر و جەمەکە با زۆر مسلمانیش بێ ئەبێ نیوەڕۆ لە کاتی خۆی و عەز لە کاتی خۆی حەزەکە لە وێنانیش بێ ئەبێ هەر نوێژەکانی لە کاتی خۆیا بکا بۆیە ئەبێ تحدیدی سەفەر بکەین هەدەف دیاری بکەین سەفەرەکە حەڵاڵ بێ یا حەرام بێ دوور بێ یا نزیک بێ ئەمانە هەمووی زەرورن بۆ ئەوەی کەوا نوێژ قەسر و جەمەکردن دروست بێ ئێستا ئێمە سەر خاڵەکان خاڵی یەکەم وەک عەرزم کردن عولەمایان زۆربەی زۆریان دایان ناوە سەفەرێک درێژە کە پێڵێن هەشتا کیلۆمەتر هەتا هەشتا و سێ کیلۆمەتر ئەوە بە بێگومان بە ئیتیفاقی هەموو زانایان نوێژی تا قەسر و جەمع کرێ هەموو علەما دوو ئەگەر گومانت بوو ئەو شوێنەی تۆی بۆ ئەڕۆی نەوئەزانی ئایا ئەوەنە درێژە کەوا نوێژی تیا قەسر و جەمع بکەی مادەم نازانی ئەسڵ وایە تۆ وەکو مقیم نوێژەکە و تەواو بکەی بەڵام ئیسا هەر کەسێ بگری خوێنەوار بێ و نەخۆنەوار بێ لێرەوە بۆ کەلار ئەزانێ دوورە بۆ سلێمانی ئەزانێ دوورە بۆ پێنجوێن ئەزانێ دوورە لەبەر ئەوە ئەگەر لە شوێنێکا بووی نەت ئەزانی نوێژەکانی بە تەواوی بکە بۆی لە گومان دەرچی ئەگەر گومانت هەبوو نەت ئەزانی زۆر ئەمێنیتەوە کەم ئەمێنیتەوە ئەوە ئەسڵ وایە تۆ مسافری چەند مایتەوە نوێژەکانت بۆی هەیە قەسر و جەمعی بکەیت ئەڕۆی بۆ ئیشێ نایدا بە دەسەوە نازانی کەی ئەم ئیشە تەواوە بێ ئەچی بۆ سەفەرێ بە نیازی زۆرت پێ نەچێ بەڵام قەدەری ئیلاهی نەخۆشێکە بردووتە بۆ لای دکتۆر فەحسێکی بکەی بەڵام لە تاران لە کرماشان پانزە ڕۆژ گلتە دەنەوە زیاتر کەمتر ئەوە تۆ بۆت هەیە چەند ڕۆژ لەوێ بی نوێژەکانت قەسر و جەمع بکەی دروستە کوێ حسێ بەکرێ بۆ سەفەر هەڵەبجە لە سەیتەرێکەوە حسێ بەکرێ تاوەکو سەیتەرێکەی سلێمانی یعنی ئەپەڕی شار بۆ پەڕی شار تەرەف البەلد ئیلا تەرەف البەلد مەسافە ئەوەیە ئەوانەی ئەڕۆن بۆ خوێندن چەند مانگێکیان پێچێ یا بۆ ئیشکردن و کرێکاری ئەوانە ڕوخسەتی سەفەریان هەیە لە ڕێگادا پێشمەرگەکان کە ئەڕۆن بۆ جەبهە من هەروایان پێڵێم ئەو بەڕێزانە زۆر تەلەفونەکەن ئەڵێم ئەو ڕۆژەی لێرەوە ئەڕۆنەوە تا ئەچنەوە مقەر فەوجەکەتان سەنگەرەکەتان شارەکەتان ئەو ڕۆژە ئەتوانی قەسر و جەمع بکەی و ئەو ڕۆژەیش دەگەڕێیتەوە ئەو قوتابیانەی لە هەولێر لە دهۆک لە کۆیە لە چەمچەماڵ لە سلێمانی لە کوێ خوێن یا لەوێوە هاتوون بۆ هەڵەبجە ئەو ڕۆژەی دێن و ئەو ڕۆژەی ئەڕۆنەوە ئەو ڕۆژە بۆیان نیە قەسر و جەمع بکەن کە چووە ناو مەعەسکەرەکەی یا بەشە داخلیەکەی شقەکەی ئیتر وەکو خەڵکی ئەوێ لێ ئەوە مقیمە ناتوانێت تر قەسر و جەمع بکە ڕاحە، با بۆ خۆشی و سەیرانیش بێ، مادەم سەفەرە نوێژەکە بە قەسر بکەی باشترە، سوننەتێکی پێغەمبەرە، لە حەدیسێکا هاتووە ئەڵێ، صدقە تصدق اللە بها علیکم، ئەمە سەدەقەی خوایە دەی وەری بگرن، سەدەقەی خوا وەربگرن. مسافر سنەتە جەمع بکە ئەگەر پێویستی پێی بوو وەک چۆن لە ڕێگایە بەڵام ئەگەر هات و محتاجی جەمع نەبوو باش وایە کەوا نوێژەکانی لە کاتی خۆیان بکە بە قەسر ئەویش ئەگەر بۆ نمونە لێرەوە ئەڕۆی بۆ سلێمانی هێشتا بانگی نیوەڕۆی نەیاوە سەعات یانزە سواری سیارە بی ئەڕۆی بۆ سلێمانی ئەزانی تۆ زۆرت پێچێ لەوێ نازانی سەعات چەنی شەو ئەگەڕێیتەوە باش وایە کە لە ماڵ دەرئەچی لە سەیتەرێکە دەرەچی لە دڵی خۆ تا بڵێ نوێژی نیوەڕۆ بەم بەلای عەسر نیەتی جەمع و قەسری نوێژەکان بێنی لە دڵی خۆتا بە دڵ وەکو هەموو جارێ ئەڵێم برایانی سۆفی و سەلەفی شەڕیانە لەسەر نێت ئەوان ئەڵێن کەس نێت بێنێ نوێژی بەتاڵە و لەوە چێ وەها وای لێ بێ ئەوان ژەڕە کەس نێت نێنێ نوێژی بەتاڵە بەڵام خلافەکە لەفزیە محلی نیەت قەلبە من هەموو جارێ نموونەیەکم پێیە باسی ئەکەم بۆ ئێوە ئەڵێم من کە دانیشم لەسەر سفرە ناڵێم نیەتمە نانی ئەم نیوەڕۆ ئەخۆم کێر نانیش ئەخۆم نیەتمە چایی ئەم نیوەڕۆ ئەخۆم چاییش ئەخۆم چونکە نیەتم هەیە بخۆم دەی نیەتم هێنا نیەتم نەهێنا نیەتم هێنا بەدەمی چم وت نە دەینێتی نوێژیش ئاوایێ لەبەرئەوە هەرای ناوێ بەدەم بەڕێزی وایکا بەهەرا قەسی نێتمە فەرزی ڕوون کرد ئەستەغفیرۆڵا ڕوون کردە خانەی خوا قیبلەی بە یا ڕەبی تۆبە خوایە گیان ئەمە ناوێ کاکە ئەم هەرایی ناوێ کەڕ نییە خواگیان کەڕ نییە کوێر نییە سەمیع و بەسیرە هەموو شتێ بیسێ خواگیان تۆ لە ماڵ دەرچووی هاتی، ڕووی کردە مزگەوتەکەی، دەستنوێژی گرت، بانگی دا، لە ڕیزی جەماعەتا وەستا، یەعنی خوا نازانێ تۆ بۆچی هاتووی؟ نعوذ باللە، پێویست ناکا، بەس بێ بە دڵتا، ئەمە نوێژە، نیوەڕۆیە، فەرزە. سوننەتە ئەو کەسەی کەوا ئەڕوا بۆ سەفەر ئەگەر نوێژی کرد بانگی بۆ بدا لە وتێل قەسر و جەمعەکە بانگێ بدا دوایەوە قامەتیش بکە نوێژی نیوەڕۆ بکە یا بڵێ نوێژی مەغریب بکە دوایەوە لێبووە لە نوێژی نیوەڕۆ یا لە نوێژی مەغریب لێبوویەوە هەڵسێت قامەتێکیشکا بۆ نوێژی عیشا ئینجا نوێژی عیشا بکە یەک بانگ و دوو قامەتی ئەوێ دوو نوێژ دەکە و مادەم تۆ دوو نوێژ و کۆ کردوێتەوە بە یەک بانگ و بە دوو قامەت ئەوە سونەتی پێغەمبەر گیانە مەڵێ بۆچیەتی بیکە سونەتە و خێر دەگا وەکو عرضم کردن نوێژی سەفەر ئەبێ لە حدودی شارەوانی شارەکەت دەربچی ئینجا دروسەیتر دەستکەی بە قەسر و جەمە جەمعەکە ناکرێ قەسرەکە ناکرێ ئینجا ئەڕا بۆ سەفەر نا ئەبێ لە لە شورای بەلەد لە سوری بەلەد دەرچی بڕۆ لە سیروان بیکە لە سەی سادق بیکە لە زەڵم بیکە مهم ئەوەیە لە ناو شارا نابێ ئەوەش ئاگاداری ئەوە بن ئەگەر دوو نوێژت قەسر و جەمع کرد، بۆ نموونە لە سلێمانی نوێژی نیوەڕۆت کردووە دوو رکات قەسرت کردووە، عەسر هێناوە بۆ لای جەمعی تەقدیم دوو رکاتیش عەسری کردووە، یەکسەر ئیشەکەو تەواوە بێ سواری سەیارە بێیتەوە بۆ هەڵەبجە یەشتا سەعات و نیوێکی ماوە بۆ بانگی عەسر نوێژەکەت دروستە عەسر ناکەی ئیتر پێویست ناکەی نوێژی مەغریب و عیشات کردووە لە پێنجوێن یەیتەوە ئەگەیتەوە ماڵەوە هێشتا بانگی ئیشای ناوە تۆ هەڵناسی بۆ نوێژ نوێژەکەو دروستە تۆ لەوێ نوێژی عەسر بووە کە نیوەڕۆ کردوتە ئیشا لە نیو مەغریبا بووە کە کردوتە هیچ حەرەجی ناوێت لای شافعیەکان ڕەحمەتیان ڕەحمەتی خوایان لێ بێ ئەڵێن ئەبێ لە نوێژی یەکەما نێتی جەمع و قەسر بێنی بەڵام زۆربەی زۆری زانایان ئەڵێن ئەگەر لە بیری چوو یاوەکو ئەوانە دوعای دروستە هەر قەسر و جەمعەکە بێنێ لەگەڵ یا بیکا ئەوە ڕای زۆرینەیان وایە ئەگەر موسافیر و موقیم بە یەکەوە نوێژیان کرد بۆ نموونە ئیسا کەسێک لە کەلارەوە هاتووە لەم مزگەوتایە نوێژی نیوەڕۆکەین نەک جمعە باسی جمعە جیایە نوێژی نیوەڕۆکەین ئەو مسافیرە هاتووە لێرە مادەم لە پشتی ئیمامەوە نوێژ دابەسێ بێ نوێژەکەی تەواو بکە ناکرێ زۆر کەسم بینیوە خۆشم بە مناڵی وان بەسەر هاتووە مناڵ بووم لە مەرحەلەی ابتدائیە دوور کاتمە کرد لەگەڵ ئیمامەکە ئەموو جا خۆ لەسەر خۆی سڵاومە دا و ئازانێتی دوور کاتەکەی تریشمێنە ناکرێت چۆنە بێ نا کە ئیما کە ئیقتیداو کرد بە ئیمامەوە بۆ یەک لەحزە ئەبێ ئەو چەند کاتی کە تۆی زۆر بکەیت چواری کرە بێ چوار بکەیت سێ کرە بێ سێ بکەیت ئەی گەر موقیم ئیقتیدای کرد بە موسافیرەوە بۆ نمونە من سەفەریم لە نوێژەکەم یەکێ لە پشتی من نوێژەکە من دوورکاتی خۆمەکەم و سەڵاوە دەمەوە لە شارێکم ئەو ئەتوانێت دوایی هەڵسێتەوە ئیمامەکەیش باش وایە بڵێ ئێمە سەفەرین ڕەحمەتان لێ بێ نوێژەکانتان تەواو بکەن ئەگەر لای کردەوە ئەزانێ خەڵک لە پشتی سەری نوێژی دابەستووە وە باش وایە ئەوانەی کەوا ئەڕۆن بۆ سەفەر ئەگەر بۆیان کرا خۆیان بە جەماعەت نوێژکەن بە قەسر و جەمع ئەوە باشە و ئەگەر کەسێ تەنها بوو باش وایە بێ بۆ مزگە و نوێژەکەی بە کاملی بکە نەک بڵێ وەڵا لە وتێل بە تەنها ئەیکەم یا لەو دەشتە بە قەسرەیکەم نە بۆی خێری جەماعەتەکە لە دەست دەرنەچێت ئەگەر لەگەڵ خێزانەکەتا بووی ئەتوانی ژنەکە لە دواوە بوەستێ لە شانی ڕاستە تۆزێ دوای تۆ بیکەن بە جەماعەت خێری جەماعەتەکەتان بۆ ئەنووسێ جمعە باش وایە ئەگەر کەسێ سەفەری بوو جمعی لەسەر نییە نەخۆش و سەفەری و ئەوە بۆی لە خیلاف دەرچی یەک دوو خاڵی کورتی بچکۆ لە ماوە با تەواوی کەم نیوەڕۆ و عەسر یا مەغریب و عیشا لە کاتێکەوە بانگی نیوەڕۆ ئەدا حەتا نوێژی مەغریب کاتی نیوەڕۆ و عەسریشە. لەبەرئەوە مەرج نییە هەر کە بانگی نیوەڕۆی دا یەکسەر بڵێی وەڵا ئیسا ئەبێ نوێژەکە قەسر و جەمع ئەکەی بە تەقدیم، یا بانگی عەسری دا لە عەسرا ئەبێ بە تاخیر بیانکەی. نا، لە بانگی نیوەڕۆوە تا ئەگاتە بانگی مەغریب ئەو مەسافەیە هەمووی کاتی بانگی نیوەڕۆ و عەسرە، وەکو یەک نوێژیان لێ هاتووە، کەی مەجالت بوو کەی بۆت ڕەخسا ئەم دوو نوێژە ئەتوانی بەیەکەوە بیان کەی ئەگەر مەسافەکە دووریش بوو ئەتوانی قەسریان بکەی و عیشا و مەغریبی ژەر وایە بەڵام لای هەندێ لە علەمایان بەڕێزان ئەم قسە وردە ئاگاتان لێرە بێ لای زۆرێ لە زانایان نوێژی عیشا تا سەعات دوانزە یا یانزە و نیوە مێنێ تا ئەو کاتە ئەمێنێ تا بەیانی نامێنێ بەڵام هەندێکیش دەڵێن تا بەیانی ئەمێنێ بۆی لەو خلافەش ڕزگارمان بێ محاولە بکەن نوێژی عیشاتان پێش سەعات دوانزە بکەن ئەوەش خاڵێکە و معلومەیەکە با لێرا بۆسم ئەو خاڵانەی کە زەرور بوو ئەنجام بدا باسم کرد بۆتان ومێ دەکەم ئینشاءاللە ئیسیفادەتان لێ کرد بێ و کەسێک ئەگەر هات و شارەزایی قەسر و جەمعی نەبێ نابێ قەسر و جەمع بکە بەڵام ئەگەر کەسێک ئیمامەتی ئەکرد معلوماتی پێدان وتی تۆش سەفەری دیتی بەڵێ دێکاکە ئێمە ئاوا نوێژی قەسر و جەمعەکەین تۆش لەگەڵ ئێمە نێتی جەمعی عەسر بێنە لەگەڵ نیوەڕوا دوو رکات فشەکەین ئەوەی تر قەیناوە فێری کرد ئەوە بەڵام هەر لە خۆیەوە یەکێک ناکرێ ئەبێ مەعلوماتێکی هەبێ ئینجا دروستە خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا عاقبەتمان خێر بکا خوا ئیسلاحی حاڵمان بکا خوا سەرکەوتوو سەرفەرازمان بکا خوا لە بەڵا و لە ئافات هەموو لایەکمان پارێزێ خوایە هەرچی نەخۆش هەیە لەو دنیاە خوایە گیان محتاجی دوعای ئێمەن خوایە ڕحمیان پێ بکەی شیفایان بدەیت داوایان لێکردوین خوایە شیفایان بدەیت داوایان نەکردوە خوایە شیفایان بدەی خوایە تاقەت بەی بەوانەی بەدیار نەخۆشی ناڕەحاتەوەن خوایە ئەوانەی کەساسن و لەسەرە مەرگان ئومێد نەماوە لە چاک بونیان خوایە ئیمانیان بەیتێ و ڕزگاریان بکەی لەو ناڕەحەتەی کە تیایان خوایە قەرزی قەرزارەکان بار بکەی خوایە بێ هاوسەرەکان دابمەزرێنی بێ مناڵەکان دڵخۆشکەی لە شەڕ و ئاشوبە و ئاژاوە ئێمە هەموو مسڵمانان ڕزگارکەی